ئیمانداران و خواناسانی بەڕێز سەلام و ڕەحمەتی خوای پەروەردگار لە ئێمە و سەرجەم ئەهلی ئیمان بێ لەم کاتە پیرۆزەدا لە ماڵی خوای پەروەردگاردا لەگەڵ هەموو مسلمانان ئینشاء اللە خۆشەویستان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕابەر و مامۆستا و سەرمەشق و چاوساغی ئێمەیە بۆ هەموو بوارێکی ئەم ژیانە کە مرۆڤ لەسەر زەویدا دەیگوزەرێنێ و پێویستی پێیەتی هەرکەسێ حەز دەکا بە ڕووی سوور و سەری بەرزەوە بە حزووری پەروەردگاری بگا و قیامەتی ئاوەدان بێ و جێگای بەهەشت بێ، ژیانی هەمووی زیکر و یادی خوا بێ، با شوێن پێی هەنگاوەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم هەڵگرێ. جا یەکێک لەو شتانەی کە پێغەمبەری ئیسلام صلی اللە علیه وسلم بۆ ئێمەی ئوممەتی پێشەوا و ڕابەرە بریتییە لە بواری نیشتیمان پەروەری کە زۆر کەس وا حاڵی دەبێ ئەگەر ئینسان مسوڵمان بوو شایەتمانی هێنا هاتە ناو بازنە فراوانەکەی ئیسلامەوە ئیتر شتێک نابێ ناوی نیشتیمان پەریوەری و خۆشەویستی زێدی لەدایک بوون و وڵات و گەل و میلەتی خۆت بێ بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه و سلم سیرە و ڕێبازی مبارەکی پێچەوانەی ئەوەمان پێ دەڵێ ئەوەتا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم هەمومان لامان ئاشکرا و ڕوونە کە لە شاری مەککە لەدایک بووە ئەو شاری مەککەی کە زێدی لەدایک بوونی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بزانین خۆشەویستی خوا ژیانی چۆن تێیا گوزەراندووە کە چاوی کردەوە لەسەر ئەو خاکە باوکی وەفاتی کردبوو مناڵێکی بێباوک هەر لەوێدا هەستی غەریبی بێدایکی و هەتیوی دایکیشی بەسەر هات بێدایکیش بوو هەر لە شاری مەکەدا بوو ناسۆری مردنی عەبدولموتەلیبی باپیریشی بە چاوی خۆی بینی و جاری سێیەم هەتیو کەوتەوە. هەر لە شاری مەککەدا بوو، بە چەند پارەیەکی زۆر کەم بۆ تێرکردنی سکی خۆی بە سەربەرزانە شوانی دەکرد. ئەو هەموو نەداری کەوا لە مەککەدا بینی، پێش پێغەمبەرایەتی صلی اللە علیە وسلم، دوای پێغەمبەرایەتیشی ئەو هەموو ئازار و ئەشکەنجە لە ئازاردان لە سوکایەتی پێکردن لە شەهیدکردنی هاوەڵانی لە گەمارۆی شیوی ئەبو تالیب کە بەسەریان هێنا لە مردنی خۆشەویسترین کەسی خاتوو خەدیجەی هاوسەری لە مردنی پشتیوانێکی وەکو ئەبو تالیبی مامی ئەمە هەمووی لە شاری مەکالی بەسەر هات پاشانیش کە هەوڵی تیرۆرکردن و پیلانی کوشتنیان دانا و خوا فەرمووی هیجرەت بکە شاری مەککەی بەجێ هێشت شاری مەککە بۆ پێغەمبەری خوا صلی سەلم ئەم نیشتیمانە ئا ئەوەیە کە باسمان کرد خەفەت و فرمێسک و حەسرەت یەک لە دوای یەک بەڵام واش ئاوڕی بۆ ئاداتەوە ئەفەرمێ بەڕاستی تۆ خۆشەویستترین زەوی خوای پەروەردگاری لە لای ڕب العالمین خۆشەویستترین زەوی خوای لە لای خوا لولا ئەنی ئەخرەجت منک ما خرجت وەڵڵاهی ئەی مەککە ئەی شوێنی لەدایک بوونم گەورە بوونم گوڕ و گاڵ و پێگەیشتن و تێگەیشتنم ئەگەر بێت و ئەو قەومە دەریان نەکردمایە و ناچاری بەجێ هێشتنیان نەکردمایە هەرگیز بەجێم نەدەهێشتی و نیشتیمانی خۆم چۆڵ نەدەکرد سبحان اللە سۆزی بۆی هەیە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فرمێسک بە چاویا دێتە خوارەوە بۆ نیشتیمانەکەی خۆی کە وەکو عەرزم کردن مەکە ئا ئەوەش بوو بۆ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کاتیش کە چوونە وڵاتی غەریبی گەیشتە شاری مەدینە لەگەڵ ئەو هەموو حرمەتەی لێیان ژیرا لە شاری مەدینە کە ئەو پێشوازیە گەرمە بێوێنەی حتا مێژوو ماوە بە فەخرەوە تۆماری دەکا ئەو فراوانی سینە و دڵە و ماڵەی کە مەدینەیەکان بۆ براکانی کۆچەری و پێغەمبەری خوان سازم کردەوە هەرگیز لەبیر ناچێتەوە بەڵام لەگەڵ ئەوەشا کاتێک کە گەیشتنە ئەو وڵاتی غەریبێ و نیشتیمانی خۆیان بەجێ هێشت بزانە خۆشەویستی نیشتیمان چۆنە سەحابە هەر هەموو نەخۆش کەوتن هەموو تایان لێ هاتبوو خاتو عائشە دەفەرمێت چووم بۆ لای باوکم سەیرەکەم باوکم وڕێنە دەکا لە تاوی شاری مەکە سەیرەکەم ئەوە بیلالە و هاوار دەکا پێغەمبەری خوا صلی الله علیه و سلم چوو بۆ لایان و بیلال دەگریا دەیفەرموو خۆزگەم بەو شەوانەی کە لە مەکە دەمکردەوە باشە بیلال خۆ تۆ لە مەکە تەعزیب دەدرای تۆ کۆیلەیەتیت بەسەر بن لەوێ ئەخر ئەوە نیشتیمانە ئەوەش زێدی لەدایک بوونە ئەوە ئەگە بیلال لە مەکەش لەدایک نەبووبێ تیا گەورە بووە و پەروەردە بووە فەرمووی یا بیلال دەعی القلوب تقر تخوا بیلال جان هیچ کەوا مەکە مەگری با دڵەکان ئارام بگرێ چونکە منیش دڵم دەکوڵێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وای فەرموو دوای سەحابەکان فەرموویان تخوای پێغەمبەری خوا دوعامان بۆ بکە بەڵکو چۆن مەککە خۆشەویست بووە و نیشتیمانەمان ئاواش مەدینە خۆشەویست بێ لەلامان بەڵکو ئەم دڵەمان ئارام بگرێ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دوعای کرد و فەرمووی اللهم حبب الینا المدینە کحبنا لمکة او اشد خوایە ئەم مەدینەمان لەلا خۆشەویست و شیرین بکەی لە دڵا خوایە سوکناییمان پیا بێ هەر وەکو شاری مەککە و شوێنی لەدایک بوون و نیشتیمانی خۆشمانت لەلا خۆشەویست کردبووین مەدینە بەقەدەر ئەوە یان زیاتر لەوە لەلامان شیرین و خۆش بکەی بەڵە خۆشەویستان ئەوە ڕێبازی پێغەمبەرە صلی الله علیه وسلم کە نیشتیمان شوێنی لەدایک بوون شوێنی پێگەیشتن و تێگەیشتنت ئاوا بەڕێزە ئاوا مافی لەسەرتە ئاوا لە دڵ دەرناچێ چونکە ئەم ئیسلامە دینی هاوسەنگییە کۆمەڵێک غەریزە هەیە لە مرۆڤە ئەم غەریزانە ناسڕێنەوە ئەم غەریزانە خوا لۆمەت ناکا لەسەری کە هەتە چونکە خۆی پێی بەخشیوی یەکێ لە غەریزەکان کە خوا بە مرۆڤی بەخشیوە خۆشەویستی ئەو نیشتیمانەیە کەوا تیا دژی کە تیا لەدایک بووی تیا گەورە بووی بەڵێ نیشتیمان دایکی یەکەممانە پێش دایکە مرۆڤەکەمان نیشتیمانەکەمان دایکمانە ئێمە یەکەم جار خوا دەفەرمێت لە ئا ئەوە دروست بوون لەو زەوێ هاتنە دەرەوە ئەوە دایکتانە دەی باشە چۆن هەموو ئینسانێک پێی خۆشە سەمعی دایکی پارێزراو بێ واللهی ئاوا واجبە هەوڵی پاراستنی سەمعی وڵات و نیشتیمانەکەی خۆی بدا چۆن ناتوانی تەکەبور بەسەر دایکتا لێدەی دەی لەسەر ئەو خاکە کە دایکی یەکەم تە تەکەبور لێ مەدە دە کاولی مەکە ئاوەدانی بکەوە خزمەتی بکە سوکایەتی پێ مەکە چۆن دیفاع لە دایکت واجبە دیفاع لە نیشتیمانی خۆت ئاوا واجبە وفیها نعیدکم نەک ئەم نیشتیمانە هەر دایکێک بێ کە لێی لە دایک دەبی ئێستا دایکی خۆمان کە لێی هاتوینە دەرەوە بەسکی هەڵیگرتوین هەر ئەوەندەیە لێی لەدایک بووین جارش کەم مۆڵەتی ئەوەت نییە بچیەوە ناوسکی دایکتەوە وانێ بەڕێزان کەس ناتوانێت بچێتەوە ناوسکی دایکیەوە بەڵام دایکی یەکەممان کە نیشتیمانە جارێک لێی لەدایک بووی خوا دەفەرمێ وەفیها نعیدکم جارێکیش لە ئامێز دەگرێتەوە دەچیەوە ناویەوە دوای مردن سبحان اللە سەیری ئەم ئات و تەعبیرە قورئانیە کە ئەم ئینسانە خۆشەویستە ئازیزە گەنجە جوانە کە مرد لەبەر دەستە نە لەم ئەرزە جێی دەبێتەوە نەبی بە فەزا و بۆشایی مانگ و ئاسمان و مەریخ جێی دەبێتەوە ئیللا دەبێ بیهێنێەوە ناخی زەویەکەوە ها مناڵە کە بزر دەبێ کە وەقرە ناگرێ کە کەس نازانێ بۆی ژیر نابێتەوە ئەڵێ دایکی بۆ بدۆزنەوە کە خستیانە باوەشی دایکی یەکسە ئارام دەگرێ کە سەری نا بە سینگی دایکیەوە ئەو ڕەحم و سۆزەی بەسەرا باران ئەو مناڵە ژیر دەبێتەوە ئەم ئینسانەش کە مرد دایکی یەکەم داوای دەکاتەوە ئەڵێ بیخەنە باوەشمەوە سبحان الله هەر کەسێ زۆر دڵسۆز بێڵە خێرا فرێ قبرەکەی خەن خێرا قبرەکەی بۆ هەڵکەنن کە ئەو مردووە ئازیزە من زۆر خەڵکمان بینیوە کە ئەو مردووی لەبەر دەستایە ئەو کەس و کارەی دڵی دەکوڵێ فرمێسک دەبارێنێ کەچی سبحان الله کە گڵەکەت بەسەرا کرد و قبرەکەدا پۆشراوە سکونایەک بە دڵیان نادێ چونکە تەسلیمت کردەوە ها یەک سەد ڕەگڵ مایل بڕە ئەوەیە یعنی تەسلیمت کردەوە دڵت ئەمین بوو ئەوە دایک لە باوەشی گرتەوە دایکی یەکەم جار کە تەسلیمت کرد سبحان الله سۆز و میهرەبانێک بەسەر دڵ و دەروون تا دێ چونکە تەسلیم بە دایکی یەکەم جارت کردەوە نیشتیمان ئەوەندە شیرینە لە قورئاندا ئەمجا تەماشاکە ئەوانەی کەوا قەبریان دیار نییە ها کەسێک بۆ لە یاسای نێودەوڵەتیدا لە قانونی خوایی و زەمینی مرۆڤەکانیشدا لە هەموو سەر زەویدا حرامە کەسێک لاشەی بە خاک نەسپێردرێ حرامە کەسێ بێگۆڕ بێ یان چەند کەسێ بخرێنە گۆڕێکەوە یان کەسێ گۆڕی دیار نەبێ بۆ چونکە حتا هەتایە کە سوکاری ئەوە ئەسەفە لە ناو دڵیە بۆیە ئێمە پەرۆشی جاری وا ئەو ئەنفالانە کە پلەی شەهیدیان هەیە ئیشاڵڵا لای خوای پەروەردگار چونکە قەبر کابرایش کەش لە سەنگەری پێشمەرگایەتیا شەهید بووە ئەوەی ئەنفالەکەی کەسەری زیاترە لە دڵتا چونکە قەبرەکەی چاو لێ نیە چونکە نازانی لە کوێدا شاراوەتەوە چونکە یەقینی نیە بە تۆ بڵێی دایک جارش کە لە باوەشی گرتێتەوە هەڵی گرتبێ ها کەسەری زیاترە خەمی زیاترە ئەوەی کە ڕۆڵەکەی شەهید بۆ لە خاکەکە چەسپاندوێتی کە دەچێتە سەر قەبرەکە ئارامیەک دەگرێت چونکە دایکی لە باوەشی گرتوەتەوە جارێکی تر سبحان اللە قورئان چەند وردە وفیها نعیدکم دەگەڕێنەوە باوەشی جارێشکە لە ئامێزت دەگرێتەوە ومنها نخرجکم تارة اخرى جارێکی تر لەدایک دەبێەوە لە زەوی ئەم زەویە بە هەزاران هەزار ساڵ پێش لەدایک بوونت تۆ لە وجودی خاکا هەبووی هەڵی گرتووی دواتر دێیە سەر زەوی چەند ساڵێک دەژی لەسەر پشتی دەدژێنێ دواتر ئامێزت بۆ دەگرێتەوە جارش کە لە باوەشت دەگرێتەوە بە هەزاران هەزار ساڵ مرۆڤ لە قەبرا دەمێنێتەوە تا قیامەت دێ جارێکی تر پێشکەشت دەکاتەوە بە مەیدانی مەحشەر و دەڵێ خوایە ئەوە ئەمانەتەکە تەسلیم کردیەوە ئەوە ئەمانەتەکە تەسلیم کردیەوە سبحان الله ئەمجا حساب لەگەڵ دەکرێ ئایا ڕۆڵەیەکی ساڵح بووی بۆ ئەم دایکە سەر زەویە ئایا گوڵت لەسەر ئەم زەویە چاند، ئاوەدانت کردەوە، یان خوێنت لەسەر ڕشت و سوورت کرد بە خوێن و کاولت کرد و بۆگەنت کرد و ڕەشت کرد؟ ئایا ئەولادێکی ساڵح بوو یان ناساڵح؟ ئا ئەبێ ئەو قیامەتە هەبێ بۆی تۆڵەی ئەم دایکەت لێ بکاتەوە گەر ناساڵح بووبی لەگەڵیا و پاداشتیشت بداتەوە کە بەڕاستی ڕۆڵەیەکی ئاوەدانکەرەوە بووی بۆ ئەم دایکە و جێگەی دڵ پێخۆشبوونی بووی کە دایکی نیشتیمانە. ئاوا ئیسلام فێری ئاسایشی نەتەوەییمان دەکا. بەڕێزان زۆر کەس بەداخەوە من ئەڵێم ئەمانە نازانن ئەڵێ لەوە ئەچێ مزگەوت مەلا وتاری مەلا وتاری میحراب و مینبەر کاکە مەترسی هەیە بۆ سەر ئاسایشی نەتەوەیی توخوا من بەس لە ئێوە دەپرسم ئێستا وەی ئەهلی ئەم مزگەوتە جەنابتان هەموو دەنگم دەبیستن هەموو فکر و حیزبێکتان لە ناوایە هەر یەکە بۆ خۆی ئازاد بۆ چی هەڵبژاردووە بەڵام هەر هەمووتان گوێ لەم ئایەتە قورئانەتان گرت کە خوا فەمووی منها خلقناکم وفیها نعیدکم ومنها نخرجکم تارة اخرى ئاوا بۆ جەنابتانم بە زمانی شیرینی کوردی باس کرد توخوا ئیسلام ئاسایشی نەتەوەی تێک دەدا یان ئەگە قورآنت ئیمان پێ بێت لە هەموو کەس زیاتر نیشتیمانەکەت بەلاوە مقدسە چونکە تۆ وەکو دین وەری دەگری تۆ ئەڵێی حەرامە خیانەت لە دایکم بکەم قورئان دەفەرمێ حەرامە خیانەت لە نیشتیمان بکەیت تۆ وەکو دین وەکو وەکو منهجی خوا وەرت گرتووە چونکە کابرایەک ئەگەر نیشتیمانەکەشی خۆش بێ ئامادەیە بیفرۆشێ چونکە ئەڵێ کە مردم تەواو بەڵام تۆ قیامەت و منها نخریجکم تارەتەن ئوخرا لەبیرە ئەزانی ڕۆژێک ئەوەی خیانەتی لەم نیشتیمانە کرد بێ لێی بەسەرەوە ناچێ ئەگەر لە دنیاش هیچی پێ نەوترێ دادگای قیامەت هەیە لەبەرەوە بەڕێزان قەد ئیسلام مەترسی نییە بۆ سەر ئاسایشی نەتەوەیی بە تایبەت ئێمەی میللەتی کورد زۆر پێویستیمان بەڕاستی بە قورئانە بە دینی ئیسلامە بۆی ئاسایشی نەتەوەیمان پارێزراو بێ بەڵێ ئازیزەکانم بەڵێ مسلمانانی بەڕێز خوشک و برایانی ئیماندار کەی ئینسان نرخی نیشتیمانەکەی باش دەزانێ هەتا برسید نەبێ نرخی نانی وشکیش نازانی وایان نییە هەتا تینود نەبێ نازانی پەرداخی ئاوی سار چەند بە نرخە وەڵاهی ئەم نیشتیمانەش چونکە هەموو ڕۆژێ تەعامولی لەگەڵا دەکەی و لەسەری دێی و دەچی زۆر نرخی نازانی هەتا نەچێ غەریبی ئەوەی غەریبی نەچێشتبێ نازانێ نیشتیمان چەند شیرینە ئەوەی نەفی نەکرابێ کاتی خۆی نەفی نەکرابێ بۆ جنوب بۆ شوێنان نازانێ نیشتیمان چەند شیرینە ئەوەی نیشتیمانەکەی داگیر نەکرابێ قەدری نیشتیمان نازانێ نازانێ نیشتیمان چەند شیرینە کە لێت داگیر کراوە کە هەوڵی تۆڵە وەرگرتنەوەی دەدەی و بە مافی خۆت شاد بی بۆیە لە ئیسلامدا ڕێزی غەریب زۆر واجبە ئینسانی غەریب کە لە نیشتیمانی خۆی ترازات زۆر کێشەی بۆ دروست دەبێ کێشەی ئەوەی زمانی ئەو نەتەوەیە نازانی کە دەچی بۆ ناویان کێشەی ئەوەی بێکاری هەتا کارێک دەدۆزیەوە چەند ناڕەحەتە کێشەی ئەوەی بەزەیت بەخۆدا دێتەوە دڵت تەنگە دەروونت ناڕەحەتە دابوو نەریتەکە لەگەڵ تا نایخوا بێ خانووی بێلانەی خۆت بە خەڵکی ئەوێ نازانی بەداخەوە کوێشینان ها کاتی خۆی وتویانە بەر لە جێی خۆی سەنگینە ئەمجا هەست دەکەی نیشتیمانی خۆت چەند بەنرخ بوو واللهی ئەوانەی کە لەو ئەوروپا و لەو ئەمریکا و لەو وڵاتانە من لەگەڵ گەلێکیانە قسەم کردو دەڵێ مامۆستا بەس بە یەک شت دەژیم ئەوەی تروسکایی ڕووناکیە ئەوەیە دڵێم ئیشەڵا ڕۆژ دەگەڕێمەوە بۆ کوردستان یعنی یەک ئومێدێک ئەوەی کە پێی دەژیا ئەوەیە ئەوەی لێرەوەیە زۆر ڕەنبێ حەسکا بچێ بۆوێ کە لەوێ وە خۆزگە پاتمایە بۆ نیشتیمانەکەی خۆم خۆزگە لە بێ کارەبایی و بێ ئاوێکەیە دانیشمایە هێشتا پێم خۆشتر بوو ئاوارتایە حەتا نەچێ غەریبی نازانی نیشتیمان چەند ئازیزە من خەڵکم بینیوە گەنجی بەڕێز کاتی خۆی لە گرانیەکە لە ئێران بووە وەڵی وتوێتی قەت بڕوام بە نیشتیمان پەروەری نەبووە بە خۆشەویستی خاک نەبووە کە ئەوەندەم زەلیلی و کرێکاری بینی لە ئێرانە کە هاتمەوە ئەم بەرچەمەکەی چۆمان خاکەکەم ماچ کرد دا هاتمەوە ماچم کرد وتم ئۆخەی بە قوربانت بم ئەگەر چەند ڕقم لە کاربەدەستەکانت بێ بەڵام خوا چەند بەڕێزی چەند خۆشە لەسەر خاکی خۆتا چەند ئازادی کەس ناوێرێ پێت بڵێ چونکە مافی خۆمە خاکی خۆمە وڵاتی خۆمە دایکی خۆمە لە باوەشی گرتووم و لە بامێزم دەگرێتەوە ئەم بەخشێتەوە جارێکی تر بەڵێ خۆشەویستان نیشتیمان ئاوایە بۆیە لە قورئانی پیرۆزە لە حەدیسەکانی پێغەمبەری ئیسلام صلی الله علیه و لە ئەحکامی فقهی شەریعەی ئیسلامیدا ڕێزی غەریب زۆر گیراوە لای خوا خوا دەفەرمە کە لە غەریبیدا بووی دوو نوێژ لە یەک کاتا بکە قەسر و جەمعت بۆ هەیە کە غەریب بووی چونکە هەز بە نامۆی یەک دەکەی نوێژە ڕۆژووی ڕەمەزانەکەت بۆت هەیە دروستە نەگری خوا مۆڵەتت دەدا لەبەر خاتری غەریبیەکەت کابرایەک غەریب بوو لە شوێنی خۆی ملیارلێر بوو بە دۆلار کەچی هاتە نیشتیمانی خۆی جانتاکەیان لێ دزی بوو پارەی پێ نەمابوو هیچی پێ نەمابوو دروستە لێرە تۆی مسوڵمان زەکاتی بدەیە چونکە غەریبە با هەست بە بێکەسی نەکا با هەست بە لێقەوماوی نەکا دڵی شکاوە کە سەی دەکا کەس ناناسێت تۆ دروستە زەکاتی ماڵی خۆتی بدەیە لە حەدیسا دەفەرمێ ئەوەی لە وڵاتی غەریبی بمرێ و بە ئیسلامەتیەوە بمرێ پلەی شەهیدی هەیە لای خوا کە لە سەرمەگە هەز بەو غەریبیە دەکا هەز بەو بێنازیە دەکا هەز بەو بێکەسیە دەکا خوا دەفەرمێت لە ڕۆژی قیامەتا تۆڵەی بۆ بکەنەوە لەوەی کە بۆم بڕیارداوە لە بەهەشتا لەو شوێنەی ڕوحی لێ دەرچووە لە وڵاتی غەریبی تا شوێنی لەدایک بوونی خۆی لە بەهەشت تا زیادەش بسەرەوە بدەنێ ئەمە بەس بەهەشت تۆڵەی بۆ دەکاتەوە ئینە هەستی غەریبی مردن لە غەریبیا ئەوەندە ئەوەندە ئەستەمە بۆیە ڕێنمایی کەسێکی غەریب دڵنەوایی کردنی ئینسانە کە خەڵکی نیشتیمانەکەی تۆ نییە چەند خێرە کاتێک کە دەچی بۆ شوێنەکە خەڵک ڕێزت لێ دەگرێت چەند خۆشە خەڵکی غەریبیش لە لای تۆ ئاوا خۆشە کە ڕێزی لێ بگری لە قورئاندا دوو شت بەیەکەوە هاتووە سبحان الله قورئان باسی نیشتیمان و مناڵ دەکا باوەڕتان بێ هیچ شتێک لە جەرگی خۆت خۆشەویستر نییە هەرچی مناڵی نەبوو بێ ڕەنبێ قەت نەزانێ ئەوەی ساو گەنجانی ژنیان نیە و مناڵیان نیە قەت نازان مناڵ چەند شیرینە کە خۆت مناڵت بوو ئەمجا زانی جەرگ هێشان چۆنە کە مناڵەکە تایەکی هەموو ئیسراحەت لێ هەڵدەگیرێ دە خوا دەفەمێن نیشتیمان و زێدی لەدایک بوون لە پێش مناڵەکەی خۆتەوە لە پێش جەرگەکەتەوەیە ئەزان لە کوێوە دەفەرمێ لە سوڕەتی بەقەرە ئایەتی 246 لە باسی بەسەرهاتی حەزرەتی داود پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ لە کاتێکا کە تالوتی سەرکردە دێ بۆ ئەوەی کە لوتی جالوتی خوێن ڕێژ بڕێژێ بشکێنێ و نەجاتیاندا ئەو قەومە وما لنا الا نقاتل في سبيل الله وقد اخرجنا من ديارنا وابنائنا قرآن ئەوە تۆمار دەکا حەزەتی داوای فەرمووی ئەگەر خوا سەرکردەیەکی لێ هاتوتان بۆ بنێرێ لە پێناوی خوادا لەگەڵ یا جەنگ دەکەن و دژمنی خوا و دینی خوا خۆتان لەناو دەبەن وتیان بەڵێ جا چۆن شەڕ ناکەین لە کاتێکا ئێمە هاسەیەکە من دیارینا و ئەبناینا لە نیشتیمانی خۆمان دەرکراوین و لە ڕۆڵەی خۆمان دوورخراوینەوە خوا دەفەمێن نیشتیمانەکە لە پێش ڕۆڵەکەوەیە هەر کەسێک نیشتیمانی ئازاد و سەربەستی نەبێ واللهی گوناحە مناڵیشت ببێ چونکە لە وڵاتێکا کە بەڕاستی نیشتیمانن نەبێ کە مناڵت بوو ئەبێتە کۆیلە کۆیلەی نان کۆیلەی تەعین بوون کۆیلەی مەسول و شڕەخۆر کۆیلەی داوێن پیس و بەدووی کەوێ ئەم کۆیلەی ژوورێک شوقەیەک بێئەنواییەک دینارێک دۆلارێک دەی مناڵت هەر نەبێ باشتە بەس کە نیشتیمانت بوو وڵاتی سەربەخۆت هەبوو وڵاتێکی پڕ عەدالەت هەبوو کە دێمە سەری ئەوجا خۆشە مناڵت بێت چونکە مناڵەکەت ئاسوودە دەبێت دەفەرمێ خوا دەفەرمێ نیشتیمان پێش مناڵ بزانە لە کام نیشتیمانە دەژی ئەمجا بە قەدەرەوە مناڵ بخەوە ئەم قورئانە هەر هەمووی بۆ ئێمە بەیان کردو خۆشەویستانم بەڵێ ئیماندارانی بەڕێز جا حەز کە یەکێکە لە زانایان دەفەرمێ بەڕامیکە هەبوون قەومێک بوون کاتێک کە دەچوون بۆ سەفەر و بۆ گەشتی بازرگانی و بۆ هەر سەفەرێک بوویایە مشتێک گڵیان هەڵدەکرد و دەیانخستە تورەکەیەکەوە لە نیشتیمانی خۆیان واللە ئەڵێ ئەوەندە نیشتیمانی خۆیان خۆشدەویست کە نەخۆش دەبوون کەوسکێ گڵەکەیان دێنا دەیانکردە پەرداخی ئاوەتیە چاوڵدا وەک شەربەت دەیانخوارد دەستەوە بەجی شیفایان بۆ دەهات ئەگوت ئەوە گڵی نیشتیمانی خۆمە دەرمانە گڵی نیشتیمانی خۆیان پێ دەرمان بوو پێشی چاک دەبوون قەناعەتیان ئەوەندە بەهێز بوو بە پیرۆزی نیشتیمانەکەیان ئەوە لە کتێبەکانی جاحیزا تۆمار کراوە بەڵێ خۆشەویستان لە هەر شوێنێک ژیای ڕێزی لێ بگرە ئەو شوێنەی کە لێی لەدایک دەبی تیا دەژی ئەوە نیشتیمانی تۆیە ئەو شوێنەی لێشی لەدایک نەبووی مادام ژیان و گوزەران تیایەتی خوا دەفەرمێ ئەوێش وەک نیشتیمانی خۆت سەیرکە جا فەرقی نەتەوە پەرستی لەگەڵ نەتەوە پەروەری هەیە ئێمەی کورد الحمدلله ئێمەی موسڵمان نەتەوە پەروەرین بەس نەتەوە پەرست نین چونکە نەتەوە پەرست نیشتیمان پەرست ئەوەیە بەس دەڵێ بەس بۆ خۆم هەبم ئەبێ هەموو عالم خۆم بەس بۆی بۆ خۆم هەبم ئێمە ناخێر منیش هەبم و تۆش هەبی و ئەویش هەبێ چونکە من زێدی خۆم خۆش دەوێت تۆش خۆشت دەوێت قورئان تەماشاکەن حەزەتی ئیبراهیم پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ ئەبو الانبیا خلیل الرحمن حەزەتی ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ خەڵکی مەککە نەبوو وانە خەڵکی فەلەستین بوو یەکەم جار لە کوردستان بوو دواتر چۆ فەلەستین دواتر چۆ مەکە بەڵام دوعایەک بۆ مەکە دەکا دەفەرمێ رب اجعل هذا بلدا آمنا یان لە ئاتشکا رب اجعل هذا البلد آمنا خوایە ئەم وڵاتە ئا ئەم شوێنە ئەم نیشتیمانە ئەمین و ئامان کەی دوور بێ لە شەڕ و جێچەڵ و خوێن و باروت و خوێن ڕشتن خوایە ئەمینی کەی بۆ ئەم دوعاە دەکا ئیبراهیم چونکە با بۆ خۆشی لەوێ لە دایک نەبوو بێ ئەها ڕۆڵەکەی لەوێ دەژی ئیسماعیلی لێ دەژی هاجرەی خێزانی لێ دەژی ئەمە ئەمە ئێمە بیر و بۆچوون و تێڕوانینمانە پیاوان صلی الله کە دەچێتە مەدینە خۆ لە پەنا شاخی ئوحدا حەمزە شەهید کراوە مصعب شەهید کراوە خوێنی صحابەی ئوحدی لێ ڕژاوە کەچی لێشدا دەفەرمێ ئەو شاخە ئین ئوحدەن جبل يحبنا ونحبه ئەو شاخە کە ئوحدە ئێمەی خۆش دەوێ و ئێمەش خۆشمان دەوێ ڕێز لە شاخەکەشی دەگرین چونکە لەسەری دەژین چونکە لە پەنا شاخەکەی ئوحدەوە لە مەدینە دەژین خۆزگە غەربیەکان من دڵم هەموو جاڵم خۆزگە ئەو ئەمریکی و غەربیانە پاتنا ئێمە ئەوا قورئانمان بۆ باس کردنایە بام کوتایە برا قەد ئیسلام مەترسی نییە بۆ سەر خۆزگە مسلمانەکە لێ حاڵی ببوویایە وڵاتەکە ئەویشی کاول نەکردایە لە دینەکە ئەوا حاڵی بووە ئەویش حاڵی بوویە کە ئیسلام مەترسی نییە بۆ سەر هیچ میلەتێک چونکە قورئانە فێرمان دەکا ئیبراهیمی بین لە هەر شوێنە ژن و منداڵەکە ژیا بڵێ خوای ئەو وڵاتە ئەمن و ئەمانی تێبکەوێ نەک بڵێ خوای شوێر بێتەوە هەوڵ دەی تەقینەوەی تێدا بکەی و زیاتر تیرۆر و ئێڕهابی تێدا بکەی ئەوە نەهجی قورئانی نییە قورئان ئاوامان فێر دەکا بەڵێ خۆشەویستان وڵات ئاوا شیرینە بەڵام بەچی شیرینتیر دەبێ بەچی لەلات خۆشەویستتر دەبێ بەچی زیاتر عەتفت بۆی دەجوڵێ بەمانە سیستمی ئیداری حکمی ئیدارەی جوان سەیری پێغەمبەری خوا کە سەڵ سەلەم کاتێ چۆ شاری مەدینە یەکەم کاری دەستوورێکی نووسیەوە، دەستوورێک کە لە چل و ئەوەندە بەندە پێکهاتووە، ئەم دەستوورە، ئەم وەسیقەیە مافی موسڵمان بە موهاجیر و ئەنسارەوە، مافی جوولەکە بە هەموو قەبیلەکانیەوە، مافی بتپەرستەکان، مافی هەموو قەومەکان، هەمووی بۆ دیاریکردن، ئەرکی بۆ دیاریکردن و مافی بۆ دیاریکردن. جا بەڕاستی سیستم دەبێ وابێ. ئێستا زۆر جار لە وڵاتی ئێمە کە خەڵک ناڕازییە ئەوەیە من هەر ئەرکم لەسەرە. بەڵام کوا مافەکەم ئەبێت سیستمی وڵات کە خۆشەویستی نیشتیمانە لەلا زیاد دەکا من بۆیە ئەم نیشتیمانم خۆش دەوێت ئەرکم لەسەرە خزمەتی بکەم بەڵام بزانم نیشتیمانیش چ پێشکەشی من دەکا نەک هەر خزمەتت بکەم و تۆ بمچەوسێنیەوە خزمەتت دەکەم مافەکەشم بۆ دیاریکە لە دەستورەکانی وەسیقەی مەدینەدا کە پێ سەلەم دەوڵەتی دەستوری لەسەر زەوی دامەزران باسی ئەوەی کرد وڵات کاتێ خۆشەویست دەبێت کە خەڵک هەست بکەن سیستمی بەڕێوەبردن تیا جوانە ئەرکت بۆ دیاریکە مافی هەموو کەسیش دیاریکە دووەم کاربەدەستی دادپەروەر بەڕاستی نیشتیمان بە کاربەدەستی دادپەروەر جوان دەبێت جا ئەم خاڵانە بۆیە بە دوو یەکا دێنم ئەگەر سیستمی حکومڕانی لە وڵاتە چاک بوو سیستمەکە چاک بوو کاربەدەستەکەش چاک دەبێت ئێستا زۆر جای مەڵێن فڵان کەس لابەن و فڵان کەس دانێن نەخێر ئەبێت لە پێشەوە سیستمەکە چاکەی ئەمجا کاربەدەست چاک دەبێ ئەگە سیستمی وڵات چاک بوو کابرای کاربەدەستیش بۆ خۆی پیاوی چاک دەبێ پێغەمبەری خوا صلی سەلم کاتێ مسلمانان لە مەککە تینیان بۆ هات فەمووی بۆ ئەگەر حەز دەکەن و مەیلتان لێیە ناڕۆن بۆ ئەرزی حەبەشە خۆ ئەی پێغەمبەری خوا ساسم بۆ ئەرزی حەبەشە ئاخر حەبەشە ئەثیوبیای ئێستا وڵاتێکی گومناو بۆ بچین بۆ وێزگار لە هەموو شوێنێک فەرمووی مەبەستەکەم ئەوەیە فإن بها ملكا لا يظلم عنده أحد وهي أرض صدق چونکە پاشایەکی لێیە لێم کۆڵیەوەتەوە بیستومە و تحقیقم کردووە پاشایەکی دادگەری لێیە حەبەشە لە لای ئەو هیچ کەس ستەمی لێ ناکرێ ئەوە ئەرزی ڕاستگۆییە ئەرزی ڕاستگۆییە چونکە پاشاکەی عادلە چونکە پاشاکەی زوڵم لە هیچ کەسێک ناکا و لە پەنا و سایە و سێبەری ئەویشا هیچ کەس ستەمی لێ ناکرێ حەبەشە ناوی دەرکرد لە کتێبا تۆمار کرا ئێستا کەس دەسە خەیتە نازانە لە کوێیە بەڵام لەو زەمەنە پێغەمبەری خوا صلی الله ڕێزی بۆ دیاری کرد بەهۆی پاشا دادگەرەکەیەوە والله لە هەر شوێنە حاکم و فەرمانڕەوای عادل هەبێ ئەو نیشتیمانە لە لای خەڵکی خۆشەویستتر دەبێ هەر خەڵکی دنیاش بە وهیە ئەرض صدق بەڕاستی ئەوە جێگەی ڕێزە خۆ لە حەبەشەدا بەڕاستی دینی نەسرانیەتی تەحریف کراو هەبوو بتیش دەپەرسرا حکمی خوایشیان گۆڕی بوو بەڵام چونکە زوڵمی تێدا ناکرێ و پاشای دادگەری هەیە پێغەمبەر صلی الله علیه و ئەرزێکی ڕاستگۆیانەیە ئەرزێکی چاکە ئەرزێکی پاکە بڕۆن بۆ لای بڕۆن بۆ وێ مەککە کەعبە بەجێ بێڵە چونکە ستەمی لێ دەکرێ بەڵام بڕۆ بۆ حەبەشەیە کە ستەمی لێ ناکرێ ئەوە تێڕوانینی ئیسلامە کە نیشتیمان، پاشا، و کاربەدەستی عادل جوانی دەکا. سێیەم، هاووڵاتی چاک، هاووڵاتی پاک، خاوەن ئەزموون، خاوەن عەقڵ، دەستپاک، دەروون فراوان، سەخی، کارکەر، ڕۆشنبیر، پاکوخاوێن، یاساپارێز. هەر وڵاتێک دانیشتوانەکەی هاوڵاتیەکانی ئاوا بوون شەرەف المەکانی بیلمەکینی لە کۆنەوە عەرەب وتویانە ڕێزی شوێن بەو کەسانەیە کە لە شوێنەکە دادەنیشن ئەها تۆ تەماشاکە بۆ خۆت هەڵی سەنگێنە بچۆ شارێکەوە بچۆ لادێیەکەوە بچۆ وڵاتێکەوە ئەگە خەڵکەکەی ڕێزیان گرتی بە حرمەت بوون سەخی بوون دەست پاک بوون ئەمین بوون ماڵیان نەخواردی یارمەتیان دای حتا ماوی بۆ مناڵەکانیش لێگێڕێەوە بەخوا ساڵە چوومە فڵان شوێن ڕەحمەتیان لێبێ بەخوا خەڵکی چاکن هەر ئەو نیشتیمانەت خۆش دەوێ. هاوڵاتی ساڵح و ڕێک و پێک نیشتیمانەکەی خۆی شیرینتر دەکا. بۆیە سەمعەی وڵات زۆر گرنگە لە لایەن نەتەوەکانی جیهانەوە. سەمعەی وڵات زۆر گرنگە نەهێڵی دز و جەردە بیشێوێنێ. لە وڵاتی نەمسا چەند ساڵێک لەمەوبەر وڵاتی نەمسا سێ کەسی لە ئەمریکا بوون. سێ هاوڵاتی چووبوون لەوێ چەند ساڵە کەسابەتیان کردبوو. هاتنەوە کە هاتنەوە دەستیان کرد بە شوقە کڕین، بە ڤێللا کڕین، بە سارەی ئاخر مۆد کڕین. کۆمەڵێک کارگەیان کردەوە پارەیان تەخش و پەخش دەخرد یەکسەر حکومەت مراقبەی خستنە سەر ئەم سێ گەنجە مراقبەی خستنە سەر دواتر گرتنی وتی لە شوێ بنوتیان لە ئەمریکا بووین لە ئەمریکا چیدان کردو کەسابەتمان کردو ئەم پارەیمان لەوێ هێناوە پەیوەندی کرد بە سەفیری نەمسا لە ئەمریکاوە دۆسیەی ئەم سێ کەسەم بۆ بدۆزەوە کە نەمساوی بوون و سێ چوار ساڵێکە لە ئەمریکان بزان چ کەسابەتێکیان کردووە وتیان وەڵا سەر جادەیان پاک کردووەتەوە کەناس بوون ئەی باشە بە کەناسی بە سێ چوار ساڵ ئەم پارەیە چۆن کۆبووەتەوە حکومەتی نەمسا ئەم هاوڵاتیانەی خۆی گرتن بە ئەمریکیەکان وتی بزانن داخۆ لەم شار و دەوروبەرەی کە ئەمانی لێژیاون چ کارەساتێک ڕووی داوە وتیان وڵا بانقێکی زۆر گەورە بڕدراوە تا ئێستا دزەکان دەستگیر نەکراون وتی ئەم دزانە ئەمانەی ئێمەن ئەم هەموو پارەیە بە خۆڕایی نەهاتوە کە ماف تەخش و پەخشی دەکەن لێرە یەکسەر گرتیانن تحقیقیان لێکردن دانیان نا بە تاوانەکەی ناوتیان ئەو بانقەمان لە ئەمریکا بڕیوە هەموو پارەکەمان دزیوە هێنامان لێرەوەی پێ دەکەین نەمسا بۆ خۆی پەلبەستی کردن و دانیەوە بە حکومەتی ئەمریکی ئەوە هەتا هەتایە کا وڵاتێکی بچێت نەمساوی بچێتە ئەمریکا حرمەتی هەیە لای ئەو وڵاتە چونکە ئەزانێ ئەو وڵاتە میستاقیەتی هەیە ناهێڵێ هاوڵاتی خراپ سەمعی وڵاتەکەی نیشتیمانەکەی ناشرینکە خۆزگە ئێمە ئەگەر لە ئیسلامیشەوە فێر نەبین با بە هەر لە ئەوانەوە فێر بین لە ئەوانەوە فێر بین نەهێڵین خەڵکی خراپ سەمعەی ئەم وڵات و نیشتیمانەمان دابەزێنێ ئەوەی نیشتیمان جوانتر دەکا مزگەوت زانکۆی بەناوبانگ کارگەی بەرهەمهێن کە بەرهەم وڵاتەکە پێشکەشکا و هەم خەڵکیش تیا سوودمەند بێ و کار بکا شوێنەواری دێرین نیشتیمان بە چی بە شوێنەوارە دێرینە پارێزراوەکانی جوان دەبێ ئەم هەموو ئاسەوارە لەم وڵاتی ئێمەدا هەیە هەر هەمووی کاول کرا هەر هەمووی شوێنەواری کوێر کرایەوە کەچی میللەتانی پێشکەوتوو کە وڵاتی خۆیان خۆش دەوێ وا ناکەن هەر نمونەیەکی سادە کە ئێستا لەبەر چاومانەو ئەو گەنجانە زۆریان بە بیریان دێت کە شای ئێران ڕووخا لەگەڵ فەرەح شایا هەڵات ڕۆیشت بۆ دەرەوەی وڵات ئەو شوێنەی کە تیا ژیاوە فەرشی ئاوریشمی تیا بۆ ژوورەکەی شای ئێران فەرشەکانی فەرشی ئاوریشم بە ملیۆنەها دۆلارە لە مادەی ئاوریشم کە نەرمترین و جوانترین مادەیە دروست کراوە پیاڵەکەی نیوەی چایەکەی خواردۆتەوە کە هەڵاتوە فریا نەکەوتو نیوەکەی کەی بخواتەوە هەتا ئێستا لەوەتی ئەو شۆڕشەی ئێران کراوە ئیتر چاکە خراپە مەبەستم وایە ئەو خەڵکە یەک کەس ئامادە نەبوو بچێ ئەو فەڕشە بدزێ بچێ ئەو پیاڵە لە شوێنی خۆی لابەوە تاڵانیکە ئێستا بەقەدەر دوو سێ بیرە نەوت بەرهەمی هەیە بۆ وڵاتی ئێران خەڵک بە بلیت دەچێت لە وڵاتانەوە سەیری ئەو ژوورەی شاو خێزانەکەی دەکات تۆزی لێ نیشتۆ زەلامێک نەچۆتەوە دیو دەرگاکەیەوە لە شوشەبەندێکەوە سەیری دەکەیت ئەها خەڵک وڵاتی خۆی ئاوا خۆش دەوێت لە بەهاری عەرەبیدا سەیری شۆڕشەکان کە لە میسر کەس نەچوو دایرەیەک تاڵان کە شارەوانێک بسووتێنێ ناحەیەک وێران کە لە سووریا ئەو هەموو ڕۆژانە خەڵک خوا حەقیان بکات بە ناحەق دایانکوژن ناچن دایرەیەک بسووتێنن ئەڵێ من سەرکردەکەم ناوێ بەڵام نیشتیمانەکەی خۆمە ئەم بڕوا دەبێت کێشکە بچێتە ئەو دایرە ئێمە لەم کوردستانە ها چۆن تاڵانمان کرد بیست سی ساڵیکە حکومەت بین بەس بیناکانی حیزب بەعس زارشکە تعمیر کەینەوە دروستی کەینەوە هەمومان بەدەستی خۆمان کاول کرد ولا شەڕی ناخۆشە بەداخەوە بە هەمان شێوە بە دەرس لەوانە وەرگرین تۆ فڵان کەسم ناوێ بەڵام خۆ نیشتیمانەکە هی خۆتە با ئەو بڕوا بەڵام نیشتیمانەکە کاول نەبێ خەڵک ئەبێ ئاوا نیشتیمانی خۆی خۆش بوێ شوێنە دێرینەکانی پارێزێ ژینگەکەی پارێزێ نەیەڵێ ملەوەس و پیس بێ ئەی وڵات بە چی ناشیرین دەبێ بە سیستمی خراپ و دیکتاتۆری بە فیرعەونیەت جا فیرعەون هەر ناو نیە بۆ زەلامێک سیستمە سیستم حتا قیامەت دەمێنێ ئەلیس لی ملک مصر و هذه الانهار تجری من تحتی افلا تبصرون مصر ئەو وڵاتەیە خوا لە قورئانا ناوی تۆمار کردووە وڵاتی نیل وڵاتی ئەهرامەکان بەڵام سیستمی حکمڕانیەکەی خراپ بوو کە دەیگوت یەک کەس سەرکردە بوو فیرعەون دەیگوت ئەلیس لی هی من نییە مولک میسڕ هەموو وڵاتی میسر نەیدەگوت هەر ئەم کۆشکە کە کۆشکی کۆمارییە نەک هەر پایتەختەکە نەک هەر ئەو دوو سێ شارە ئەوە هەموو میسرە هی منە ئەمجا نەک هەر وشکانەکەی وهذه الانهار تجري من تحتی ئەو ئاو ئەو نیلە ئەوەی کە ئێوەش دەیخۆنەوە هەمووی هی منە ئەفەلا توبسیرون خەڵکی ئێرە بزانن ئەگە من نەبم ئێوە لە برسان دەبرن ئاوای پێ دەوتن ئەو بۆ نابینن ئەو چاوتان کوێرە نازان من چیم بۆ کردوون فاستخف قومه فاطاعوه گاڵتەی بە قەومەکە دەکرد و ئەوانیش ملکەچیان دەکرد گاڵتەی پێ دەکردن گاڵتەی بە عەقڵیان دەکرد لە یەکێ لە کتێبەکانە خوێندومەتەوە معمر قەزافی بەرامبەر بەو هەموو خەڵکە لە لیبیا کاتی خۆی دەگوت ئێوە قەدری ئەم سەرکردەی شۆڕشە بزانن چونکە ئەگە من نەبوومە کارەبا نەدەبوو کە کارەبا نەبوو ئاوا لە تاریکیا بە دیا تەلەڤیزۆنەوە دانیشن ئێ باشە کە کارەبا نەبێت تەلەفیزۆن بە چی ئیش دەکا یعنی گاڵتەی بە عەقڵی ئەو هەموو خەڵکە دەکرد زەلامێک نەیدەرا بڵێ تۆ چیمان پێ دەڵێی دەیان قوربان جەنابت ڕاست دەکەی خوا پایەدارت کا فاستخف قومه ئەو استخافە حتا قیامەت دەمێنێ گاڵتە بە عەقڵی ئەو خەڵکە دەکا ئێستا مەسولی وا دەچێتە شوێنێک بەداخەوە ئاواتان بۆ دەکەین ئاواتان بۆ دەکەین و دنیا شامی شەریف و خەمی هیچتان نەبێت دوای یەکشن ناکرێ ئەو گاڵتەی دوول لە ڕووی جەنابتان بە عەقڵی ئەو خەڵکە کردووە نەخێ نابێ وعدم پێ بدەی حتا دڵنیا نەبی کە بۆم جێبەجێ دەکەی لەبەرئەوە گاڵتە کردن ئەمە وا لێدەکا نیشتیمانەکە لەبەر چاو ناشیرین دەکا بۆ شۆڕشەکان ڕوویدا لەم لەو دووربەری خۆمان لە وڵاتێکی وەکو تونسا کاتێک کەوا بن علی چونکە ناوەکەی حیفە بڵێ ئەو کابرای کە بەڕاستی ئیسلامی زین العابدین گوناحە بۆ هەر بڵێن بن علی کوڕەکەی علی تر هەر کەسێکە بن علی کاتێک کەوا لەم چەند ڕۆژەی ڕابردوودا بینایەکیان دۆزیەوە سەیەکەن ڕسمێکی بەقەدەر چوار پێنج مەتر پان و درێژی پێوەیە ڕسمەکان دەشکان سەیەکن لەو دیوە قاسە هەیە قاسەیەکە ئەوەندەی دۆلار تێپەچنی وە کە جرج پارە دەدزێ و هەڵی ئەنی لێگا ڕەسیدی بانقی تونسی بەرز کردەوە ئەوەندەی هەر لەو کونەدا شار بۆوە ئەوەندەی هەر شار بۆوە ئەمجا بابەتێکم خوێندەوە دەڵە بەس ژنەکەی کە ژوورێکیان دۆزیەوە لە ژێر زەمینەکە هەزار جووت بەس پێڵاوی هەبووە هەزار جووت پێڵاو چۆتە هەر وڵاتێکی دنیا بنەکەی ئاڵتون بۆ و قاپەکەی ئاڵتون بۆ و نقێمەکەی ئاڵتون بۆ بەس پێڵاوەکانی هەزار جووت بەس نەعل و پێڵاوی هەبووە کە هەزاران خەڵک لە وڵاتای بە پێخواسی لەگەڕان داماوە ئەیگو دەبێت خەڵک کارتی پێ بکەن و عیبادەتی خواش دەکات چۆن ئەوەی من نێڵم ئەبێت کارتی ئەم مزگەوتەت پێ بۆ نیە لە مزگەوتێشکە جومعە بکەیت چونکە لەوێ ئاسایش مراقبەی تۆ دەکات دەزگای ئەمن ئاوای دەکرد هەتا ڕووخا هەتا لە ناویان بەرد بۆیە ئەو وڵاتی ناشیرین کردبوو لە وڵاتێکی وەکو میسردا خۆشەویستان حسنی مبارەک شەش سەد و چل و یەک ملیار دۆلاری دزی بوو شەش سەد و چل و یەک ملیار ئینسان شاخ دەرەکا کەم ڕەقەمانە دەبیستێ شەش سەد و چل و یەک ملیار دۆلار لەو میسرە دزی بووی هەمووی ناربوو بۆ بەریتانیا و بۆ نەمسا و بۆ سویسرا و بۆ ئەمریکا ئێستا دەڵێن سەد و چل ساڵی ڕێک سەد و چل ساڵی ڕێک هەرچی خەڵکی میسرە هەمووی سارەشی هەبێ هەمووشی خانووی هەبێ تا سەد و چل ساڵی کەش کاسپینەکە ئەو پارە بەشی دەکا ئەوەندەی لێ دزی بوون یەک قاتە جل کە ئەو ڕۆژەی گیرا ئەوەی لە بەرابوو یەک قاتە جل کە بە سێ مانگ چندراوە سێ مانگی ڕێک بەس بە خاتە جلەکەی ئەوە بۆ شەریکەیەک دوو ملیم ئەستوراییەتی بە ئینگلیزی لە ناویەوە بە کۆمپیوتەر نووسراوە حسنی مبارەک بە ئینگلیزی لە هەموو ناو قوماشەکەیە بە چدراوی نووسراوە حسنی مبارەک بە سێ مانگ چندراوە نرخەکەی چەند بێ بەڕێزان نرخەکەی شانزە هەزار و سەد دۆلار بووە شانزە هەزار و سەد دۆلار بۆ یەک قات جل کەچی ئەو هەموو میسرێ بە جزاشەوە دەگەڕا داماوە بە پێخوازی ها چاو لێ نیشتیمانەکەی بۆ بەرچاوکەوە سی و پێنج هەزار گەنجی مسلمان لە سجنەکانی دابووە کە حکومەکانیان کۆ کردوێتەوە سەی دەکەن دەکاتە پانزە هەزار ساڵ زیندانی بۆ خەڵکی خۆی بڕیوەتەوە کە دەرگاکانیان شکات و هاتنە دەرەوە کابرایەکی وەکو عەلی موختاری میسری کابرا لە جێی شا بۆ خانەنشین بووە موالیدی چل و حەوتە بە پلەی نەقیب خانەنشین بووە ساڵی نەوەت و سێ کە هاتبوو بۆ عەمرە سەردانی مەدینەشی کردبوو شەوی بیست و حەوتی ڕەمەزان لە خزمەت مەرقەدی پێغەمبەرا صلی الله علیه وسلم حسنی مبارەکیش چوو بە حساب عەمرە بکا و سەردانی سعودیە بکا کە سەیرەکە ئەو حسنی مبارەکی میسری خۆیانە چوو بۆ لایەوە چاکوچۆنێکی لەگەڵا کردبوو ئەوە نەقیبێکە ئەوە خزمەتی ئەو وڵاتی کردووە کابرایەکی عەسکەریە ئەوەندەی پێوت بوو لەبەر خاتری ئەو خوایە کە نسیبی تۆی هێنا ئێرە سەر کردا لەبەر خاتری مەرقەدی ئەو پێغەمبەر صلی الله علیه و سلم اتق الله لە خوا بترسە و تۆزێ بۆ خەڵکەکە باش بە وتی ئەوە بە چی ئەڵێ اتق الله لە خوا بترسە بابخ لە خوا ترسان خۆ تاوان نیە خوا دەفەرمێ اتقوا الله هەموو قورئانی اتقوا الله لە خوا بترسن تەقوای خوا بکەن یەکسەر داوای لە حکومەتی سعودی کرد ئەم پیاوان بە پەلبەستی بۆ بنێرەوە بۆ میسر بردیانەوە پانزە ساڵ حکمی دا لەسەر ئەو قسەیە بەس بۆنە بە کەسێ نەوێت بڵێ لە خوا بترسە بۆ میلەتەکەت چاک بە لەسەرەوە فەقیرە ئەمجا بە هەزار تکا و ڕجا و محامی یەک ساڵیان لە حکومەکەی کردەوە 2007 بەربوو لە 93 وە لە سجنا و لەسەر ئەو قسەیەکە لە لە حەرەمی مزگەوتی پێغەمبەری صلی الله علیه و پێی گوتبوو ئەمانە قبوڵیان نەبوو فرعونی بوون چاولێ چارەنووسیان چی لێ هات بەڵام خۆشەویستان کاتێک کە بە عەرەبانە حوسنی موبارەکیان هێنا و دابیەکەی پڕ کرد بوو لە پیسی و لە ڕووتان ئەمجا دەیگوت ئەمجارە میللەتی میسر ئازادم کا و گەردنم ئازا کا و بەرم دەن هەموو پارەکانتان بۆ دەگێڕمەوە وتیان بابە پارەکان دەستی بەشدارا گیرە تازە بە ئەوەڵجار بتگێڕایەوە کە دابیەکەت پیس نەکردبوو کە لەسەر عەرەبانە نایان دەهێنای ئەو کاتە بەزەید بە خەڵکا بهاتایەوە لەبەرئەوە ئەم هەموو میسریە کە ئاوارەی وڵاتانە ئەو هەموو تونسیا لەم وڵاتی خۆمان نەتان دەبینێت تا ئێوارە دەسوڕانەوە تورەکەیەک لە ملاش شەش پەرداخ و سوراحێک نازان بە چەند فەقیرە هەموو میسری بوون ئێستاش نیوان نەڕۆشتنەوە لە برسان ئەو هەموو پارەیە وڵاتی هەڵلوشی ئەو پیاوە نەیهێش هاوڵاتەکەی خۆی جا لەبەرەوە هاوڵاتی کە بینی ئەم ئەم حاکمە غەددارە هەیە نیشتیمانەکەشی بەرچاو دەکەوێت لە لای ناشرین دەبێ بەڕێزان ئەچێ خزمەتی بێگانە دەکا جاری وایە جاسوسی دەکا جاری وایە خیانەتی پێ دەکا ئەچێ خزمەتی ئەو غەربە دەکا و خزمەتی وڵاتی خۆی ناکا لەبەر حکمڕانەکە نیشتیمانەکەشی بەرچاو کەوتووە ئەمە خۆزگە دەرس بێ بۆ کاربەدەستانی وڵاتی ئێمە والله ئێمە دڵسۆزین خۆزگە گەنج و لاوەکانمان ئەوەندە دەستیان بە سەراب هاتایە ئەوەندە بلاوێنرایانەوە ئەوەندە باسی خۆشەویستی نیشتیمانمان بۆ بکردایە لە جیاتی ئەم زەمی ئەو کاو ئەو بەو بڵێ ناپاکە و ئەو بەو بڵێ جاشی فڵان شوێنە ئەو بڵێ پیاوی فڵان خاینە بابە با گەنجەکانمان فێری خۆشەویستی ئەم کوردستانە پاکە کەین کە خوا لە قورئانا ناوی هێنا واستوت علی الجود ئێمە مایە ڕزگاربوونی گەلان بووین وڵاتەکەمان نەک مایە نغرۆبوونی گەلان و خۆشمان تێیە لە کۆتاییدا ئاخر وتار ئاخری وتارەکەم ئەوە دەڵێم ئەوەی نیشتیمان ناشرین دەکا خەڵکی خراپ خەڵکی بێویژدان خەڵکی دەستبڕ خەڵکی خوێنڕێژ خەڵکی بەرتیلخۆر خەڵکی ناپاک و جاسوس خەڵکی بێهۆش تلیاکخۆر، هەر وڵاتێ تلیاکی تێکەوت خەڵکەکانی بێهۆش بوون، خەڵکی داوێن پیس کە ئایدز بڵاو دەکاتەوە. هەها ئەم دوو شتانە، ماددە بێهۆشکەرەکان، ئایدز کە بە هۆی داوێن پیسیەوە ئەکسەری بڵاو دەبێتەوە پەنا بە خوا. ئەمانە هەموو وڵاتەکە ناشیرین دەکا. هەموو کەسیش مەشغوڵ دەکا. پۆلیس مەشغوڵ دەکا. ئاسایش مەشغوڵ دەکا. دەیان دامودەزگای دەبێ بۆ دابندرێ. مەتار مەشغوڵ دەکا کابرا گات بیپشکنە. نەوەک ئەوەی دەستی پێکەوتەوە ئای دزاوی بووبێ ئەها هەموو حکومەتەکەی مەشغوڵ کرد هەمووی ناشیرین کرد هەمووی کەوتە نائەمینیەوە دەی ئیسلام دێ مزگەوت دێ میحراب و پەیامی مامۆستای ئاینی دێ ئەڵە زینا مەکە ئەڵە عەرەق مەخۆ ئەڵە تلیاک مەکێشە ئەڵە بەس بێ هۆش مەبە ئەڵە خیانەت مەکە ئایا ئێمەی مامۆستایانی ئاینی مەترسین بۆ سەر ئاسایشی نەتەوەیی نەوەڵا ئێمەی مامۆستایانی ئاینی خۆمان بە فەرمانبەری موچە خۆر نازانین زۆر لەوە خۆمان بە گەورەتر دەزانین ئێمە خزمەتکاری ڕێبازی پێغەمبەرین صلی الله علیه وسلم بۆ دوو سەد سێ سەد هەزارێک قەت ئەسڵەن ئەگە بە معاش کارمان بکردا چەندین مامۆستای بەڕێزمان هەیە بیست سی ساڵ مەلا بووە کورە هەمانە هەتا وەفاتی کردو مووچەی حکومەتی وەرنەگرتووە میحرابیشی بەجێ نەهێشتووە خاتونێکیش لە پەرلەماندا بۆ خۆی ڕسم دروست کاو لە باسمان بکە ئەوە ئێمە نین ئێمە نین کە بێکاردانیشین لە ناو پەرلەمانە کە مقدسترین شوێنە و دەنگی میلەتی تیا کۆبووتەوە کە نوێنەرانی خەڵکی تیان خانمێک هەستێ و بۆ خۆی لە بێیش و کاری ڕسم بکێشێ و نەخشە بکێشێ و زمانیشمان بۆ درێژکەڵێ مامۆستای ئاینی وا و مەلاکان وا ئەوە ئەوە ئەوە ڕەفزە ئەوە ئێمەین ئاسایشی نەتەوەی ئەم کوردستانەمان پاراستووە ئەوە ئێمەین ئەو خەڵکەی خۆمان پێی دەڵێین قورئان و حەدیسەکان و ڕێبازی پێغەمبەر صلی الله علیه و سلم ئاوایە بەڕێزان گەنجەکان ئاوا نیشتیمانی خۆتان خۆش بوێ سەرکردەکان وەرن چاو لە خەڵکانی باشکەن دەرس و عیبرەت لە خەڵکانی خراپ وەرگرن مامۆستایانی ئاینی با با لە قورئان وەکو خۆی تێبگەین بیکەین بەسەر چاوی ڕەحمەت بۆ ئەوەی خوای پەروەردگار ڕەحمەتمان بەسەرا ببارێنێ ئێمە ڕقمان لە کەس نییە کە دەڵێن سەنتەری مەساج مامۆستای فەڕەز ناوکتی نەبێ باشە لە جیاتی سەنتەری مەساج سەنتەری ڕۆشنبیری بە باشتر نییە لە جیاتی سەنتەری مەساج کە کەس نازانێت باسی چییە ئێمە نەچوینەوە دیو دەرگاکە بوختانیش بۆ کەس ناکەین بە چاوی خۆمان هیچمان لێ نەبینیوە و ئیشیشمان پێ نەبوو وەکو ئەهلی ئیسلام لە خوا بە زیاد بێ بەڵام بەڕێزان لە جیاتی سەنتەری مەساج سەنتەری لێکۆڵینەوەی زانستی پزیشکی هەبێ لەم کوردستانە باشتر نییە بەداخەوە لە کوردستانە جاران یەک کەس سەرەتانی بۆە پەنا بەخوا هەموو عالم دەنگێدایەوە ئەم پێشنیوەڕۆیە ڕاپۆرتێکم خوێندەوە ئەڵێت لە کوردستانا لە کۆتایی ساڵی دوو هەزار و دە بۆ هەزار و یانزە معدل ساڵی هەزار کەس بۆ هەزار و پێنج سەد کەس تووشی سەرەتان دەبێت لە کوردستانا تێ باشە کەواتە لە مقابلی ئەو دەردە کوشندەیەدا پێویستیمان بە سەنتەری زانستی هەیە پێویستیمان هەیە دکتۆرە شارەزاکانی دنیا بانکەین و دکتۆرەکانی خۆمان فێرکەین من چی لەمەر سەنتەری مەساج و شێلان نازانم چ بکەم کوڕە خەڵکە پشتیش کا لەژێ حەماڵییە ئەو خەڵکە پشتی شکا و گەنجە پشتی شکایان لەیکی سەرسمن تۆ بە کۆڵادا نەک پشتی بۆ بشێلی جاگە و پارەی هەبووە تێر دەخەوە نەک پشتی بۆ بشێلن بێ ڕێزان ئەو ئەمامە گرفتەکە ئەوەیە مانە شتی زۆر بچووکن بۆ لە کوردستانە دەکرێنە گەورە مەترین مەسەلە ئەمە شتە بچووکەکانن ئەمە خەڵکێک بۆ خۆی دەچێت کەیفی خۆیەتی بەڵام دەڵین با لە جیاتی سەنتەری فڵانی سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کوردایەتیمان هەبێ سەنتەری لێکۆڵینەوەی مێژووییمان هەبێ بۆ نەوەکانمان سەنتەری لێکۆڵینەوەی زانستیمان هەبێ بۆ بوارە زانستەکان بۆ قوتابەکانمان ناجێبن خوای پەروەردگار داوات لێ دەکەم یاڕەبی خوا ڕەحممان پێ بکەیت خوای ڕەحمێکی زۆرت بەسەرا باراندوین یاڕەبی خوای ئەم ڕەحمەتەمان بۆ زیاد کەی غەزەبمان لێ نەگری وڵاتمان ئاوەدان بێ و ئاوەدانتر بێ خوایە خوای لە خەڵکانی خراپمان پارێزی ئەو کەسانەی کەوا ئینسانی مسلمان و بەڕێزن ئەو کەسانی خزمەتکاری ئەم میللەت و نیشتیمانەن یاڕەبی خوایە تەوفیقیان بدەی یاڕەبی خوا ئەو کەسانەشی کەلار و لەوێرن ئەم نیشتیمانە ئەم دایکە لێیان عاجزە یا هادی تۆ هیدایەت دەری خوا هیدایەتیان بدەی یاڕەبی خوا هیدایەتی لار و لەوێرەکان و خراپەکارەکان بدەی خوایە بەزەیت بە حاڵی ئێمەدا بێتەوە ئێمە بەندەیەکی بە دەسەڵاتی زەعیفین لە قاپی ڕەحمەتی تۆدا دەستی زەلیلیمان بەرز کردووە یاڕەبی خوایە بەزەیت پێمان نابێتەوە خوایە بەزەیت پێمان نابێتەوە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری خوایە بەزەیت بۆمان پێماندا بێتەوانێت دەرگای بەرەکەتی ئاسمانمان بۆ بکەوێ یا ئەڵڵا خوای پەروەردگار ئەو بارانە ڕەحمەتەمان هیچی تر لێ نەگری و بەسەرمانە بارێ بێتە مای خێر و بەرەکەت بۆ وڵاتمان بۆ نیشتیمانمان بۆ کوردستانی عزیزمان خوای ئەو کەسانەی کە گەنجی ڕێک و پێکن پیری صالح و خواناسنی استقامە و دامەزرایی بە هەموو لایەکمان بەخشی بە ئەوانیش یا ربی خوا لە ڕێبوون و لە سەرگەردان بوون و لە ستەمکردن و لەوەی ستەممان لێ بکرێت بمانپارێزی کاربەدەستانمان بە ئاگا بێنە وانێ و خزمەتێکی وڵات و دین و میللەتی خۆیان بکەن و هەموومان بە ئاسوودەیی خوا بژین بە ئاسوودەیی و بەبێ مشکیلە بمرین خوا لە ڕۆژی قیامەتا بە سەربەرزی بە عیزەتەوە بە شەهادەی ئەشهەد ئەن لا ئیلاهە ئیلا الله و ئەشهەد ئەن محەممەدا ڕەسول الله لە قەبرەکەمان بینە دەرەوە بەرەو مەیدانی مەحشەر و بەهەشتی کۆتایی بڕۆین جێگای هەموو لایەکمان بەهەش بێ ئینشاء الله آمین آمین والحمد لله رب العالمین